والسماء ذات الرجع قەسەم بە ئاسمانی خاوەنی جوڵە و هەڵسوڕانەوە کە لە پاش تەواو کردنی هەر خولێکی ئەگەڕێتەوە ئەو شوێنەی خولی جوڵەکەی لێوە دەست پێ کردووە. والارض ذات الصدع. قەسەم بە زەوی کە خاوەنی ئەو گژ و گیا و دار و درەختانەیە لە درزی ئەوەوە دێنە دەر. انه لقول فصل.